کاسێتی دووەم دیوی دووەم لە ڕۆمانی ئافرەتێک لە خاڵی سفرە. لەبەر چاویشما بوو بەڵام هەستم پێ ناکرد هەرۆک چاوم کوێر بوو بێت هیچم بەدی ناکرد لوتیشم وەک چاوم بۆنی هیچ عترێک و بۆنێ هیچ خۆشێکی ناکرد هەستم بە جلوبەرگی حەریر و سیسەمی حەریر و خواردنی زۆر و باش ناکرد هەموو شتێک هەم هەبوو بەڵام وەک ئەوە وابوو لای من نەبێت لە ماڵ ناچوومە دەرەوە بەڵکو لە ژووری نووسنەکە دەرناچوم شەو ڕۆژ وەک لە خاج جرابێتم لەسەر سیسەمەکە بووم هەر کات ژمێرێش پیاێک خۆی ئەکرد بە ژووردا پیاوانێکی زۆر لە کیۆ ئەهاتن هەمووش ژنی هەبوو ڕۆشنبیر و خوێنەوار بوون هەموو سەر و جانتای چەرمیان پێ بوو قورسیش بوو گیفانەکانیان پڕ بوو لەشیان قورس و ورگیان قورس و لە ڕادە بە دەر تێر و تەسەل و ئارەقێکی زۆریان پێوە بوو بەر لوتم ئەکەوتن و بۆنی ناخۆش بووەک بۆنی ئاوێکی وەستاو لوتم دوور ئەخستەوە بەڵام بە زۆر دەموچیان ئەهێنایە پێشەوە و نینۆکە سپێ درێژەکانیان لە جەستەم گیر ئەکرد و لێوکانم داخست تاک و ئازار بە دەنگم نەبێت بەڵام بێهودە بوو لێوەکانم ئەکرانەوە دەنگێکی هەر لێ ئەهات لە پڕ بە هەموو گێلیەکیانەوە بە دەنگی پڕ هەناسەبرکێیان پێیان ئەوتم هەز بە چێژ ئەکەیت لۆم قوت ئەکردەوە تاکو تفێکی لێ بکەم کەچی لێومی بەدان ئەگرت و هەستم بەلیم جێگە کرد ئەهاتە دەممۆ منیش بە زمانم ئەم کردەوە دەمی دووبارە تەنها پیاوێک گێل نەبوو لێی پرسیم کە ئایا هەست بە چێژ ئەەکەم بەڵام پێی وتم هەست بە ئازارەکەیت وتم بەڵێ وتی ناوت چییە وتم فردۆس ئەی تۆ وتی فەوزی وتم چۆن زانیت ئازارم هەیە وتی لەبەروی هەست پێەکەم بەسەر سوڕمانێکەوەتم هەستم پێەکەیت وتی بەڵێ ئەی تۆ هەستم پێەکەیت وتم من هەز ناکەم وتی بۆچی وتم نازانم شەریفەش ئەڵێت کار کارە و هەستی تیانە پێکەنینێکی کورتی کرد و ماچی لێوی کرموتی شەریفە شەریفە دەست ئەبرێت و پارەت پێدا پارە بە تۆ پیاکات تەنها ئازار بۆ تۆیە گریام و فرمێسکەکانی سڕیم و باوەشی پیاکرم و ناوچوانی ماچ کرم و بەهێمنی وتی حەز لە نووسن ئەکەیت وتم بەڵێ بنوو لە باوەشما وتم ئەی شەریفە وتی لە شەریفە مەترسە وتم ئەی تۆ لی ناترسیت پێکەنینێکی کورتی لێیا وتی ئەو لێم ئەترسێت من هێشتا لە جێگەیە بووم و نووسوم بەڵام چەند دەنگێکی هێمنی ون ئەهاتە بەرگوم لە نێوان ئەو دیواری ژوورەکەی منا و شەریفەی جیا کردەوە گوێم لێ بوو لەگەڵ پێوەکی ترا قسەیە کرد دەنگی بەلامەوە بێگانە نەبوو وەک ئەوەی پێشتر ئەو دەنگەم بیست بێت فەوزی لێم ئەسەنێت شەریفە من ئەیێنم تۆ کەس ناهێنیت فەوزی ئەوە لە ڕابوردوە بوو ئێستا کەوتومەتە تەمەنەوە و پێویستم بە کوڕێک هەیە بۆ ئەوەی زەوی و سامانتی بۆ بمنیت بە میراتی گاڵتە جاڕیم پێ مەکە شەریفە گەر بمویستایە ئەبومە خاوەن ملیۆنەها بەڵام من پیاوێکم حەزم لە چێژەکانی ژیانە و پارە پەیەدەکردن و پاشەکەوت کردن و هیچ شتێکیش نە پارە نە خۆشەویستی نامکاتە کۆیلە. فەوزی خۆشت ئەوێ بەڕای تۆ شەریفە من ناتوانم خۆشەویستیم هەیە تۆ پێت نەوتم کە من پیاوێکم ناتوانم خۆشەویستی بدەم هەروە خۆشەویستیم لەدەستداوە فەوزی تۆ خۆشەویستی نازانیت ناشی یەنی تەنا ئاتەوێت لێمی بسەنێت وەک چۆن پێشترک کامیلیاتت لێبردم کامیلیا خۆی لەگەڵم هات خۆشی ویست مایەوانیە ئافرەتان خۆشیان ئەوێم ئیترم تاوانم چییە بەسەر ئەوی خۆشی ئەویت فەوزی گەر خۆشم نەوێت ئا تۆ خۆشەویستیت ئەزانیت هەندێک جار ئا منت خۆش ویست فەوزی گەڕای تۆ بۆ هەمان پرسیار شەریفە خۆ دەزانیت کاتم نییە فردۆس ئەبم نایبیت ئەی بم فەوزی هەڕەشەم لێەکەیت بەڵام من چیتر لە هەڕەشەکانە ناترسم فەوزی ناتوانیت پۆلیسم بکەیتە سەر لەبەرەوەی ئێستا لە تۆ زیاتر خەڵک ئەناسم و هاوڕێم هەیە لە پۆلیسە ئایا من پێیەکم ئەچیتە لای پۆلیس تەنها پێوی بێتوانە ئەچێتە لای پۆلیس شەریفە ئایا من پێیەکی بێتوانم مەبەست چییە فەوزی خۆ دەزانیت لێم ئەی فەوزی ماوەیەکی زۆرە لێم ناویت وا دیارە حەز بە لیانەکەیت گەر لێم بی لێت ئەدەم فەوزی بەخوا جوانە ئەبینیت کێ ئیباتەوە دەسم لێ بی فەوزی شەوقیت بۆ نێرم ئەم شەوقیە کێە جگە لە من پێیەکی ترت هەیە پێیەکی جگە لە من خۆش ئەوێت شەریفە ئەوێریت ئیتر گوێم لە دەنگی شەریفە نەبووەڵام باتەوە دەنگێک هات وەک ئەوە وابوو کە کەسێک قسە بکات دەست بخەنە سەردەمی تاکو قسە نەکات دواتر ئاگام لێ بوو دەستی لە سەردەمی شەریفە لابرد و بەد بوو دەم و چاوی نەم ئەزانی ئەو شەقانە دەنگی ماچ بوون یان زلە پاشان گوێم لە دەنگی شەریفە بوو ئەیوت نا فەوزی نا ئەویش بە دەنگێکی ئەمنانە وەڵامی ئەیاو نا نای چیتە ئافرەت ئینجا سیسەمەکە لە ژێریانا دەستی بە تەقە تەق و هەڵبەز و دابەز ئەکرد پاشان گوێم لە هەناسە بڕکێی شەریفە بوو ئەیوت نا فەوزی بۆ وا ئەکەیت دوو پێغەمبەر ئەویش وەڵامی ئەیاوە نا و چی پێغەمبەری چی ئافرەت ئەم شەوقیە کێیە ها تا سەری بڕم دووبارە سیسەمەکە لە ژێریانا دەستی بە هاتوچوون ئەکرد و ئەم جارە لەرینەوەی زیاتر بوو، دوو جەستەی بەهێز و پتەو لە سەری زۆرانبازیان ئەکرد و هەناسەشیان وەک هەناسەی شێتی لێ هاتبوو، زەوی ژوورەکەش ئەلەرییەوە. تەنانەت لەرینەوەی ئەگەیشتە ژوورەکەی ئەمدیو ئەودیو بۆ لای من. ئەو لەرینەوەیە گەیشتە منیش لەسەر سیستەمەکەم و بەخەبەری هێنام و چاوم کردەوە وێنەی فەوزیم لە تاریکیەکەیا بەدی ئەکرد دەنگی هاتەوە بەرگێم و ئەیوت شەریفە شەریفە دەست ئەبڕێت و لە پاشان تۆ پارەی دەست ئەکەوێت پاشان دەنگی شەریفە کە ئەیوت گەر لێم بیت لێ ئەد فەوزی چاوم کردەوە و بینیم لەسەر سیسەمەکەی خۆم هیچ پیاوێکم لا نییە ژوورەکەشم تاریکە لە خۆم زیاتر کەسی تری لێ نییە بەهێمنی لەسەر نوکی پێ چوم بەرەو ژوورەکەی شەریفە بینیم لەسەر سیسەمەکە بەبێ جلوبەرگ ڕاکشاو و فەوزی لە تەنیشتیەوەیەتی گەڕامەوە بۆ ژوورەکەی خۆم و یەکەمین کراسێک کە بۆ دەرەوە بشێت بەدەستمەوە هات و لەبەرم کرد جانتا بچکۆلانەکەم هەڵگرت و چوومە دەرەوە بۆ سەر شەقام و کات شەو بوو دنیا تاریک بوو شەوێکی ڕەشی بێمانک وەرزیش زستانە و سەرمایەکی زۆرە شەقامەکانی قاهیرەش کەسی پێوە نیە چۆڵە دەرگا و پەنجەرەکان هەموو بە باشی داخراون و قایم کراون تەنانەت هەواشی لێەوە ناچێتە ژوورەوە منیش بە تەنیا بە کۆڵانەکانە ئاڕۆم و تاریکی و سەرما لە هەموو لایەکەوە لێم ئاڵاوە، بەڵام من ناترسم و هەست بە سەرماش ناکەم. چیتر شەقامی چۆڵ و تاریک نامترسێنێت، لەم دنیاشا جێگایەک نییە ڕووی تێ بکەم. باشە ئەبێت جەستەم گۆڕا بێت؟ خێرا سەیرێکی پەنجەکانی دەستم کرد، پەنجەی خۆم بوون، درێژ و باریک. جارێک یان یەکێک لە پیاوان پیان وتم کاتێک دەستی ماچ کردم لە ژیانیا پەنجە و دەست و مەچەکی وای نەبینیوە کاتێک ماچیان ئەکیت هەز ئەکیت ئەو پەنجانە هێزێک نوژیرێکی تیا و زمانێکی هەیە خەریکە بە وەڵامیت پێکەنینێکم کرد و پەنجەکانم لە گوێم نزیک کردەوە هیچ منە بیست دووبارە پێکەنینێکم گوێ لە پێکەنینێکی خۆم بوو سەرم سوورما و سێرێکی ئەملاولای خۆم کرد ترسامێکی گوێی لێبێت کە پێئەکەنم بزانە شێتم و بم بەم بۆ نەخۆشخانەی عباسیە کەسم بەدی نەکرد بەڵام بینیم یەکێک لە پیاوانی پۆلیس بەرەو ڕومیێت قۆڵی گرتم وتی بۆ کوێ چیت وتم نازام تی لەگەڵ من نیت وتم بۆ کوێ تی بۆ ماڵەکەم وتم نەخێر چیتر متمانە بە پیاوان ناکەم جانتا بچکۆلانەکەم کردەوە تاکو بەڵگەنامی خۆمی پیشاندەم وتم ئەگەڕێم تا کارێکم دەست بکەوێت لە سەتایی و دواناواندی و هەر شتێک کرێم لێ دەست بکەوێت وتی من کرێ خۆمت ئەدەمێ و ئەزانی بە بێ کرێ ئەدبم هیچ پۆلیسێکی تریژ وەک من نییە چەند وەرئەگریت وتم چەند وەرئەگرم نازانم وتی خۆت گێل مەکە خۆت گێل مەکە بە سەرما و عملەکەشم لەگەڵ مەکە بانەت بم بۆ کەرتی پۆلیس وتم بۆچی ئەم بیت من هیچم نەکردووە وتی تۆ بەدڕەوشتیت ئەرکی منیش ئەوەیە تۆو نمونەی وەک تۆ دەستگیر بکەم تاکو نیشتیمانیان لێک پاکبکەینەوە و خێزانە بەدڕەوشتەکان لە بەدڕەوشتەکان بە ڕەوشتەکان جیا بکەینەوە بەڵام من نامەوێت نامەوێت هێزت لەگەڵ بەکار بێنم و ئەتوانیت بە بێدەنگی و ڕێک بکەویت یەک جنی تاوت ئەدەمێ و ئەڵەی چی ویستم خۆم ڕزگار بکەم بەڵام هەر گرتمی. بردمی و چەند کۆڵانێکی تەنگەبەر و تاریکیا و پاشان لە دەرگایەکی تەختی بچکۆلانە بردمە ژوورە و لەسەر جێگاکە پاڵی خستم و جل و بەرگەکەی بەری دانا و منیش چاوم نوقاند. هەستم بە لەشێکی قورس کرد. خۆی یا بەسەرمە و عارەقێکی پیسی کردبوو و هەناسە بڕکەی پێکەوت. پەنجەکانی نینۆکەکانی ڕەش و لەرینەوەی سیسەمەکەی ژێرمان هێندەی قایم بوو ئەدوو دنیا ئەلەرێتەوە. پاشان چاوم کردەوە هەستام کراسەکەم لەبەر کرد و سرم هیلاک بوو کەمێک شۆڕ کردەوە و لە لای دەرگاکەەوە پێشەوەی بڕۆم گوم لە دەنگی بێ پشتمەوەی وت چاوەڕوانی چیت ئەم شەو پارەم پێنی و جاری داهاتووە دەمێ بە کۆڵان تەنگەبەرەکانە ئاڕۆشتم و هێشتا دنیا شەرشەوە هەوا شەر ساردە بارانیش دایکرد خۆڵی سەر زەویەکە وردە وردە بۆ بە قوڕێکی لینج و پێڵاوەکانی یەگرت هەر لە ماڵەوە کۆمەڵێک خۆڵ و پیسی لەبەر دەرگاکەیا بوو بۆنێکی پیس چواردەوری یام هەنگاوەکانم خێراتر کرد نیازی ئەوی لەم گەڕەکانە دەربچم و بگەمە سەر جادی قیر هەر شەقامێکی قیر کە پێی داگرم و نەچەقم کاتێک گەیشتمە شەقامی قیر باران بە خوڕی ئەبارێ و چوومە ژێر چەتری یەکێک لە جێگای ڕاوەستانی پاسەکان لە جانتاکەم دەسە سڕێکم دەرهێنا و دەم و چاوم و سەر و قژم پێ و شک کردەوە لە ژێر دەسە سڕەکەەوە تیشکێکی پتە و بەهێز لە چاوی یام و وام زانی ڕۆژ بوو و یاخود تیشکێکی گڵۆپی پاسەکان و هاتوچۆ و دەستی پێکردوو بەڵام هیچ کاک لەمانە نەبوو ئۆتۆمبێلێک لەبەر دەمما ڕاوەستا و پێیەک بە خێرایی دابەزی و دەرگاکەی ئەم دیوی لای منی کردەوە و بە ڕوشتێکی زۆر وتی فەرموو سەرکەوە لەم بەر باران و سەرمایە مەوەستە منیش لە سەرمایە هەڵە لەرزیم کراسەکەی بەریشم کە زۆر تەنگ بوو تاوە ئاودامان بوو بە جەستەمەوە ئەلکە لە ژێر کراسەکەمەوە جوان سنم ئەبینرا بە بێستیان گوێ سنیشم بازنێکی ڕەشی بەرز بوو کاتێ سەری خستم لە خانۆ گەرمەکەشی کراسەکەم و پێڵاو قوڕاکانی دانام و جەستەمی بە ئاوڕ بە ئاوی گەرم و سابون شت و هەڵی گرتم بۆ سەررجێگایەکی خۆش چاوم لوقانم و هەسم بە قورسێک کرد کە لەسەر سنگ موسکم هەیە هەمان جوڵی پەنجەکان بەسەر جەستەما هەبوو بەڵام پەنجەکانی نینۆکەکانی خاوێن بوون هەناسەکانی شیبۆنی عتریان لێهات ئارەقیش زۆر لینج بوو بەڵام بۆنی عەتری لێهات ناخۆش بوو کاتێک چاوم هەڵهێنا تیشکی خۆر نقمی کردبووم بەم لا بۆ لامە ڕوانیم نازانم لە کوێم بینیم لە ژوورێکی نووسنی زۆر خۆشام و پێیەکی بێگانەش بەرامبەرم وەستاوە بە پەلە هەستام و کراسەکەم لەبەر کردو لەگەڵ پێڵاوەکانم کاتێک جانتاکەم هەڵگرت تاکو بڕۆم و دەستی درێژ کرد بۆ دەستم و وەرەقەیەکی دەجنهی کردە دەستمەوە جوڵەی دەستم کاتێک پارەکەم وەرگرت ئەو گرە کوێرەی کردەوە ئەو پەردەی دران کە هەمیشەک ئەو ڕاستی لێ شاردبوومەوە کە لە مناڵیەوە ئەمزانی و هەستم پێکرد بوو بۆ یەکەم جار بوو پارێکی وا زۆر بە تەنها بۆ خۆم وەرگرم چونکە بە بەردەوامی لە ماڵەوە لە کێڵگە کارم ئەکرد و باوکم پارەی ئەیامێ تەنانەت لەگەڵ دایکم ئەو پاشمای خواردنەمانە خوارد کە لە باوکم ئەمایەوە و ئەگەر هیچ ژەمایەتەوە ئەوە بەبێ شێو ئەنووسم لە دەژنا مناڵم ئەبینی لە دوکانەکانە شیریان ئەکڕی شیرینی و شتی خۆشیان ئەکڕی منیش چوومە لای دایکم و گریام وتم قرشێکم بەرێ دایکم وتی هیچ قرشێکم پێ نیە هەمووی بە باوکتە چومە لای باوکم وتم قرشێکم بەرێ دای بەدەستمەوەتی پارەم پێ نیە پاشان بانگی کردم و پێوتم قرشێک قرشێکت ئەدەمێ ئەگەر خوا دەرومان لێ بکاتەوە گاکە بفرۆشم و پێش ئەوەی بمرێت بەڵام گاکە مرد پێش فرۆشتنی باوکم وازی لە نوێژ و پاڕانەوە هێنا. بە بێدەنگی مایەوە بە درێژایی جەژن. هەر کاتێک دایکم قسەی لەگەڵ بکردایە، هەڵی ئەکوتایە سەری و لێیایە. منیش داوای قرشەکەم لێ ناکرد. جەژنی بچووک هات شیرینیم بینی لە دوکانەکانا بە باوکم وت پارەم بەرێ. وتی هێشتا ڕۆژ نەبۆتەوە و داوای پارەم لێەکەیت. بڕۆ ژێر ئاژەڵەکان گسک بۆ گوێدرشەکە بار بکە و بیبە بۆ کێڵگە. ئێوارە کە هاتیتەوە پارەت ئەیەمێ. پاش ئەوی لە کێڵگە ئەگەڕامەوە قرشەکەی ئەیامێ یەکەمین قرش و پارەی کە وەری بگرم یەکەمین قرش بوو بە هی من ناسرا خسمە سەر دەسم و تون گوشیم ئەوە قرشی منە قرشێک دایک و باوکم نییە هی خۆمە هەرچی لێ بکەم هی خۆمە هەرچی پێ بکڕم هی خۆمە هەرچیم گوێ هی خۆمە شیرینی حاڵەوە بنێشت هەرچێک بمەوێت ئەو ڕۆژە ساماڵ بوو، بە خێرای هەنگاوم ئەنا و دەستی ڕاستم توند نوقانبوو، چونکە شتێکی بێ نرخی تیا بوو، نەک هەر قرشێک، بەڵکو وەرەقەیەکە بە دە جنیهی تەواو. یەکەمین جارە وەرەقەیەکی بەو قەبارە نرخە گەورە وەربگرم. یەکەمین جارە ئەو وەرەقەیە بەر دەستم کەوێت و بەرکەوتنی دەستم بۆ وەرەقەیە هەست ئەکەم لەشم بە جۆرێک جۆش ئەدا ئەیوروژێنێ کە ئازارم بات، لە جێگایەکەوە یەت و سەر ئەکەوێت. بەرەو سنگم پاشان ناو دەمم پڕ ئەکا لە شیرینی و گەرمیەک بە ناو دەم و قوڕگم و جەستەما هات ئەو ئاوەی ناو دەمم قوت ئەیا و لەبەردەم چێشخانەکەیا وەستام و مریشک کرابوو بە شیشەوە و چاوم لەگەڵ شیشەکانا ئەسوڕا مێزێکم لە ڕووکاری خۆرەکەیا هەڵبژارد و مریشکێکی سوورەوە کراوەی قەڵەویشم هەڵبژارد و بەهێمنی و لەسەر خۆ دەسم ئەکرد بە خواردنی زۆر بەهێمنی و کەمێک خواردنەکەم لە دەما ئەهێشتەوە تاکو چێژی تەواوەتی لێ وەربگرم پاشان قوتم ئەیا ئەو تام و چێژەی لەو خواردنایە وەرم ئەگرت لە تام و چێژی ئەو شیرینەیە کرد کە مناڵان ئەیکڕن و دەمیانی لێ پڕ ئەکەن و وەک تام و چێژی ئەو حەڵوایە وابوو کە بە یەکەمین قەرش کڕیم و لە باوکم وەرگرت. یەکەمین جار نەبوو حەڵوا بکڕم چونکە پێشتر دایکم بۆی کڕیبووم بەڵام ئەوە یەکەمین حەڵوا بوو کە خودی خۆم بیکڕم بە پارەی خۆم لە نێوان چەندین شیرین و حەڵوای ترا هەڵیبژێرم شاگردی چێشتخانەکە لە لەبەر دەمما موکایەوە و خواردنەکەی خستە بەر دەم دەستەکانی بە قاپی پڕ لە خواردنەکە درێژ ئەکرد و دای ئەنا بێ ئەوەی سەرنجی خواردنی و سەر مێزەکەم بات. سەرنج نەدانی بۆ ئەو قاپەی کە لەبەر دەمما بوو، ئەو پەردەی سەر چاومی دڕاند. بۆ یەکەمین جارە لە ژیانما لە قاپێکا خواردن بخۆم دوو چاو لێم نەڕوانێت لەو ڕۆژەوی لەدایک بووم هەمیشە دوو چاو سەرنجی خواردنەکە و قاپەکەی بەردەمی ئەیام کاتێک دائانیشتم بۆ نانخواردن ئایا کاقەزێکی پارا توانێت ئەم هەمووە بکات ئایا چۆن پێشتر من نەمزانیوە پاشان زانیم کە من پێشتر زانیومە پارە چییە لەو ڕۆژۆ چاوم بە ژیان هەڵهێناوە کاتێک بۆ یەکەم جار باوکم بەدی کرد کە دەست و پەنجەکانی توند نوقانب بوو شتێکی سپی بوو لە ناو مشتیا بوو بە پەنجە زبرەکانی سەرنجی سەروە لووسەکەی ئەیا منێشتا لەبەر پەنجەرەکەیە لەبەر خۆرەکەیە دانیشت بووم کاقەزە پارەکەش لە ناو جانتاکە مابوو پارەی خواردنەکەشم نەیا بوو جانتاکەم کردەوە تاکو پارە بم شاگرتەگە هاتوو لەو کاتە بەرۆ بەڕۆ شتێکی زۆر و قاپە بەتاڵەکانی بەردەمی کۆ ئەکردەوە سەر مێزەکەی کۆ کردەوە بێ ئەوی سەرنجی جانتاکە و پارەکەم بات وام هەست ئەکرد ئەو جوڵەی چاوی کاتێک سەرمێزەکەی کۆ ئەکردەوە پێشتر بەدیم کردووە چاوتروکان لە ژێر لۆ سەیری دەستی ئەکردم لە ژێر لێەوە سەرنجدانی لە شێخ مەحمووی بیر ئەخسمەوە کاتێک نوێژی ئەکرد چۆن بەلای چاو و سەرنجی قاپەکەی بەردەمی ئەیام چاوتروکان لە ژێر لێو سەردانی مامی بیر ئەخستەوە کاتێک کتێبی ئەخوێنەوە لە ژێرەوە بەدەستی بۆ قاچەکانم ئەگەڕا هەمان چاو هەمان سەرنججانی شاگردەگە بە چاوێکی سەرقاڵی کۆکردنەوەی سەرمێزەکەەوە بوو بە چاوکی تریشی سەرنجی پارەکە قەزەکەی ناودەستیە هێشتا شاگردەکە وەستابوو منیش پارەکەی لەدەستا بوو وەک ئەوەی پارەش وەک چێژێکی سێکسی حەرام کراوە و خەریک بوو لێی پرسم کێ حەرامی کردووە بەڵام لێوەکانم جووت کردەوە وەک ئەوەی پێشتر ئەو وەڵامم زانی بێت لەو کاتەوەی کە دەستێکم برد بۆ قرشێکی باوکم تالی وەرگرم کە چی لێیام یاخود کاتێک کە دایکم لی ئەیان پاش ئەوی لە ناو بازار قرشێکمون ئەکرد کاتێک مام قرشێکی دامێ وتی بە دایکت مەڵێ کاتێ کە ژنەکەی مام قرشەکانی ئەبژارد هەر کە گوێی لە دەنگی من ئەبوو حەشاری ئەیایە و ئەیخستە سنگیەوە یان کە شەریفە جنهێکەکانی ئەبژارد و لەگەڵ من ئەی برد ئەی شاردەوە وام لێ هات هەر کاتێک کە بمبینە کەسێک پارێکی دەربێنە یاخورد بی بژاردە خێرا چاوەکانم لێ دوور ئەخستەوە سەرنجم نەئادا وەگەوەی کە پارەوەک بەشێکی سێکسی حرام کرابێت و قەدەغە بێت تەنها من لە من لە ڕێگە و پێدراو بێت بۆ خەڵکانی دیکە خەری بوو بپرسم کێ حرامی کردووە بەڵام بێدەنگ بووم و کرێکەیم پیا و ئەوی سەرێکی لە قاند و دەستی درێژ کرد بەڵام چاوەکانی هەر دوور بوو لە سەرنجدانم منیش چیتر چاوم نەخستە سەری و دام نەخست وام لێ هاتبوو کە بە شەقامەکاناتی ئەپەڕیم سرم بەز بەرز ئەکردەوە بە چایەکی تیژ و ڕاستە و خۆ لێم لە خەڵکم ئەڕوانی و کێکێکیش پارەیەکی ببژاردە چاوم لا نەئەبرد و سەرنجم ئەدا. ئەڕۆیشتم و تیشکی خۆر لە دواوە پشتی سوور ئەکردمەوە و چێژی ئەو خواردنە گەرم و نەرمەش لە جەستەما ئەهات و ئەچوو، باقی قەقەزەکەش، جنهەیەکیش لە گیرفانما مابوو. قاچم و پێڵاوەکانم لە شەقام و شۆستەکان گیر ئەگرت، بە سەربەرزی و نازێکەوە هەنگاوم ئەنا وەک مناڵێک چۆن یارییەک ئەشکێنێت و گرێکوێرەیەکی نهێنی درووستکردنی لەلا ئاشکرا ئەبێت. پیاوێک لێم نزیک بووەوە و چرپانی بە گوێما. بێ ئەوەی سڵی لێ بکەمەوە سیرێکم کردوتم نەخێر پیاوێکی تر لێم نزیک بۆ هەمان نهێنی بە گوێما چرپان بە چاوم سەرنجێکی تێرم داوتم نەخێر وتی بۆچی وتم لەبەر ئەوەی پیاوانی تر زۆر نمنی ژێکێکیان لێ هەڵ ئەبژێرم ئینجاوەتی ئەی بۆچی من هەڵ نابژێریت منیش پێم وت لەبەرەوەی نینۆکەکان ڕەشن منیش حەزم لە نینۆکی سپیە پێوێکی تر بە هەمان شۆلێم نزیک بۆ وتی چیت ئەوێ وتم چەند ئەدەیت وتی دا وتم نەخێر بیست وتی فەرمایشتە، پارەکەی پێ دام. چەند بە سەر تەمەنما تێپەڕیوە بەر لەوەی ببمە خاوەنی خۆم و جەستەم، چەند لە تەمەنم تێپەڕیوە بەر لەوەی خۆم و جەستەم و توند بکەمەوە لە دەست و چنگی خەڵکی، خواردنم خۆم هەڵبژارد و بە خۆشی خۆم چیم بوێت ئەبێ بیخۆم خۆمەو خان و هەڵەبژێرم دیاری ئەکەم کە تیایا ژیم، خۆمەو پیاوانە ڕەت ئەکەمەوە کە ڕقم لێیانە، هاوکات ئەو پیاوانە دیاری ئەکەم کە ڕۆشت و جەستەی خاوێنە. چارەکە سەدەیەک بەسەر تەمەنما تێپەڕی و لە بیست و پێنج ساڵیا بووم کە بووم بە خاوەنی خانوویەکی پاک و خاوێن لەسەر شەقامێکی خاوێن و کەسێک خواردنم بۆ ئامادە ئەکات بەو مەرجانەی کە خۆم دەیانێم پارەیەکی باشیشم هەبوو لە بانقا و وام لێهات کاتێ بەتاڵم نەبوو تایە بواری حەوانە و سەیریکردنی سینەما و شانۆ و خوێندنەوەی گۆڤار و ڕۆژنامەکان و وتوێژکردن لەسەر سیارەت سیاسەت هەبوو لەگەڵ چەند هاوڕێیەکی کەم کەمی تر کە حەزیان بە هاوڕێتیم ئەکات یەکێک لە هاوڕێکانم ناوی زیا بوو ڕۆژنامەنووس و نووسەر بوو شتێک بوو لەو بابەتە من زیاد لە هاوڕێکانی ترم گرنگیم ئەدا بە زیا لەبەر ئەوەی ڕۆشنبیر بوو منیش ڕۆشنبیر بووم ڕۆشنبیریشم خۆشەویست لەو ڕۆژەی چوومە قوتابخانە و خوێندنەوەم فێر بووم لەو ڕۆژەی توانای کڕینی کتێبم هەبوو لە ماڵەوە کتێبخانەیەکی گەورەم هەبوو کاتە بەتاڵەکانم تیایا بەسەر ئەبرد و لەسەر دیوارەکانیش چەندین وێنە و تابلۆی هونەریم هەڵواسیبوو، لە ناویاندا لە چوارچێوەیەکی دیار و گرانبەهایا بەڵگەنامەی دەرچوونم لە ناوەندی هەڵواسیبوو. چاوم بە هیچ کەس ناکەوت لە ژووری کتێبخانەکەما. چاوم کەسی نابینی چونکە تایبەت بوو بە خۆم ژووری نووستنەکەم و هۆڵی چاوپێکەوتنەکەم کاتێک بۆ یەکەمین جار زیا هاتە ماڵەکەم پێشوازیم لێکرد پێش ئەوەی سەرچەفی سەر جێگای سەرسیستەمەکەم هەڵبدەمەوە لەو کاتەی ڕووم لە جێگاکەم بوو لە هۆڵەکەی ماڵەوە گوێم لێ بوو لە دوامەوە وتی کەمێک ڕاوەستە با تۆزێک قسە بکەین حەز ئەکەم پێش ئەو هەموو شتێک قسە بکەین کاتێک ئەم قسەی کرد لەرینەوەی دەنگی زۆر سیرم لەلام جاران کاتێک کە لەگەڵ پیاەکە جووت ئەبووم کە دەستی پێکرد قسەی لەو جۆرە ئەکرد بەڵام من کە هەر دەستی پێکرد چاوم ئەنوقان تاکو ئەو کاتی قورسی لە لەشم لا ئەچوو ئەو پیاوی لە دەستم دوورەکەوتەوە بەڵام بەم قسەی زیاد چاوم نەنوقان و ئەوڕم دایەوە بینیم دەموچای وەک دەنگی گۆڕاوە هەستم کرد جەستی لە چاو خۆیان زۆر گەورەترە دەموچاوی پانترە لە قەبارەی ئاسایی، قژێکی کەم بە سەروێتی و ناوچاوانی پانە تاکوو ئەگاتە سەر لووتی و دوو چای گەورەی ڕەش پێستێکی گەنم ڕەنگە. زیا وا هەستی ئەکرد کە گوێم لە قسەکەی نەبووە. دووبارە وتیوە با کەمێک بە یەکەوە قسە بکەین پێش هەموو شتێک. وتم بەڵام تۆش وەک پیاوان پارە ئەدەیت لەبەر ئەوی کات لە لای من دیاری کراوە هەر چرکێک نرخی خۆی هەیە. وتی ئەڵێی لە عیادەی پزیشکیم. بە شێوەیەکی گاڵتەجاڕیانە وتی، ئەی بۆچی لە هۆڵی چاوەڕوانی لیستێک بە نرخەکان هەڵناواسیت و ئایا پشکنینی خێرات لە لا هەیە؟ هۆی گاڵتەجاڕیەکەی تێنەگەیشتم، پێم وت گاڵتەجاڕی بە کارەکەی من ئەکەیت یان بە کاری پزیشکایەتی؟ وتی بە هەردوو. پێم وت ئایا هەردوو کارەکە وەک یەک وان؟ وتی بەڵێ. ئەوەندە نەبێت کە پزیشک کارەکەی ئەنجام ئەیات و هەست بە ڕێز ئەکات. وتم ئەی من؟ وتی تۆ بەڕێز نیت. پێش ئەوەی وشەی بەڕێز بکاتە گوێچکەکانم، دەستم بەرز کردەوە و گوێم گرت، بەڵام وشەکە وەک تیر دەرباز بوو بۆ ناو مێشکم. پاشان کە لێلیەوکانی جووت کرد، بە بێدەنگی باڵی کێشا بەسەر هۆڵەکەیا و بەڵام وشەکە لە ناوەوە هەر زرنگەی ئەهات. هەستم ئەکرد وشەکە وەک چەقۆیەکی تیژ گوێچکەمی دڕیەوە و سەرمی تەقاندووە، تاکوو گەیشتمە مۆخ و دەستەکانم هەر لە گوێما بوو. دەنگە دەنگەکە ژەر لە ناوەوە بوو وەک زەنگ کاتێک وشەکەی درکاند لێوەکانی جوڵەی نەبوو وەک ئەوەی وشە لە لێوەکانی کەوتبێتە خوارەوە بە هەوایە هاتبێت تاکو گوێچکەکانم لێوەکانم هێنایە پێشەوە بۆ سەر لێوم و بەڵام وشەکە هەر ئەزرنگایەوە و لە خۆم دەرو ئەخستەوە وتم کارەکەم بەڕێز نییە ئەی بۆ لەگەڵم ئەەکەیت ویستی بەهێز ڕامکێشێت بەڵام نەمهێشت و دەرگاگەم بۆ کردەوە تاکو بچێتە دەرەوە زیا لە ماڵەکەم چۆ دەرەوە بەڵام ئەو ئەو شەی لە گوێم ناچۆ دەرەوە چونکە چۆ مێشکمەوە و پێشتر هیچ هێزێک نییە لە جیانا بتوانێت ساتێکی ڕابردوو بگێڕێتە دوا مێشکم پێش ئەو ساتە هێمن و ئارام بوو شاوانە کاتێک سرم ئەخسە سەرسەرینەکە بە خەوێکی قوڵ تاکو بەیانی ئەنووسم بەڵام ئێستا مێشکم جوڵەیەکی هەمیشەیی تێیایە و شەپۆل ئەیات شەو و ڕۆژ وەک شەپۆلی کەنار دەریاوایە لە هەڵچون و داچوو ناوەک ئەوەی ئاوەکە بکوڵێت و دەنگی وەک ئاوکە بکوڵێت و دەنگی پیاکێشانی شەپۆلی دەریا لە سەرینەکەەوە بۆ ناو گوێم و لە گوێمەوە بۆ سەر سەرینەکە وام لێهات دەنگی پیاکێشانی ئاو و هەوام بۆ لێک جیا نەئەکرایەوە هەموویان لە لێدانی لە دوای یەکن وەک لێدانی دڵ لە ناو سنگا وەک چەکوشێک بەسەرما ئەیات بە وشەیەک بەڕێز نیت لە ژووری خواردن لەسەر سیسەمەکە بوو لە ژێر ئێسکەکەەوە لە سەروی ئێسکەکەەوە لە شەقام و ئەو تەقەی ئەیا بەسەرما لە هەموو جێگایەکی ئەم جیهانەیە ئەیا بە سەرما و بە دەموچاوما هەستم ئەکرد بەرکەوتنێکی لینجە لەسەر دەموچاوم وەک تف وەک وشەیەکی ناشرین لەسەر گوێچکەم سارد و لینجە وەک تێربوونی چاوی خراپ لەسەر جەستەی ڕووتم سارد و لینجە وەک درکاندنی هەموو وشەیەکی ناشرین لەسەر گوێم وەک هەموو چایەکی تیشکە ڕووتم ئەکاتەوە و لێم ناتروکێنێت تەنانەت وەک ئەو تێڕنوانی نەی لەسەرەوە بە ڕووکەش بڕن لە ڕۆشت و ئارامی بەڵام لە ژێرەوە چاوی تیژی ناپاکی ڕقا تەنها یەک گوشە تیشکی خسە سەر ژیانم نیش لە بەرگی ڕاستەقینەیە بینیم ئەو پەردەی وەک تارمای یەک بەری چاومی گرت بوو دڕا وەگەوەی بۆ یەکەم جار بێت چاو هەڵبێنم و ژیان بەتی بکەم ئەزانم کە من بەڕێز نیم پێشتر نەم ئەزانی نەزانین باشتر بوو نانم نەئەخوارد و ئەنووسم خەوێکی قۆڕ ئایا هیچ شتێک هەیە ئەم زانیارە لە مێشکم دەربهێنێت ئەو شتە تەنها وەک ئازارێکی ژوایە وەک چەقۆ مێشک بدڕێنێت چەقۆش نییە تەنها یە گوشە بوو وەک تیرچۆ مێشکمەوە پێش ئەوەی گوێم بەدەستم بگرم ئایا هیچ شتێکی وایە ئەم وشێ لە مێشکم دەربهێنێت وەک چۆن گولێک یان برینێک لەمە خوجەستەم لێ ئەکرێتەوە دەرئەهێنرێت هیچ شتێک نییە لە جیانا بتوانێت بمگرێتەوە بۆ ئەو کاتی پێش بیستنی ئەم وشەیە بەڵام من لەو ساتەوە من نەبووم ببووم بە ئافرەتێکی تر ژیانی ڕابوردوم کەوتە پشتمەوە نامەوێت بووی بگەێڕمەوە و هەرچەند گۆشەگیر و زەحمەت بکێشم و برسی و ڕوود بم ئەبمە ئافرەتێکی بەڕێز بە هەر نرخێک بێ ئەگەر تەنانەت ژیانیشم بەهای هەبێت هەموو شتێک ئەکەم لە پێنای کۆتایهێنان بە بیستنی وشەی ناشرین و کۆتایهێنان بە چاوتێبڕینی خەڵکی بۆ جەستەم تا ئەو کاتەش بەڵگەنامی قوتابخانم هەرما بوو لەگەڵ بەڵگی سەرکەوتن بۆ یەکەم جار بوو لە قوتابخانە هاوکات خاوەن مشکێکی پتەوی سوور بوو لەسەر کارکردنی کارێکی بەڕێزم هەروەک خاوەنی دوو چاوی گەوری ڕەشی سەرنج تیژ بوو لەبەردەمما بوو سەرنجەکان تێک ئەدات و ئیشکێنێتەوە هەر ئاگاداریەک بە دی بکرد بۆ هەر کارێک ئەچووم و داواکاریم پێشکەش ئەکرد وەزارەت و کارگە و کۆمپانیا و نووسنگە نەمانەچووم دوجار کارێکی سکرتاریەتم گرتە دەست لە یەکێک لە کۆمپانیا پیشەزازیە گەورەکاندا ئەویش وای لە یاد نووسنگەیەکی بچووکم هەبوو تەنها دەرگایەکی بچووک لە ژوورەکەی سەرۆکی کۆمپانیا جێ کردەوە لە سەروو هەموو ئەم دەرگایشەوە گوڵۆپێکی سوور هەبوو لەگەڵ زەنگێک هەر کاتێک زەنگەکەی لێ بدایە بە دەستێکم دەرگاکەمە کردەوە ئەچوومە ژوورەوە بۆ نووسنگی سەرۆکی کۆمپانیا و پێوێکی بە تەمەن لە 55 ساڵی تێپەڕی کردبوو کورتە باڵا و قەڵە و سەری ڕووتابووە بە درێژای ڕۆژ جگەرەیە کێشا و دانەکانی هەندێکیان کەوتبوون ئەوەشی مابووەوە توێژێکی زەرد و ڕەش دایپۆشی بوو سەرێکی لەسەر کاقەزەکەی بەردەمی بەرز ئەکردەوە و جگەرەکەی بەدەمەوە بوو پێی ئەوتم نامەوێت چاوم بە هیچ کەسێ بکەوێت ئەمڕۆ جگە لە کەسایەتێک گەورەکان نەبێت هیچ شتێکی تر نییە بەر لەوەی کاوڵامی بەمەوە ئەو کەسایەتیە گەورانە کێن؟ سەری دا ئاخستەوە بۆ سەرمێز و کاقەزەکە و لە ناو دەریایەک لە دووکەڵ و ون ئەبوو پاش کۆتایی هاتنی کار جانتا پچکۆلانەکەم هەڵگرت و بەرەو ماڵەوە بەڕێ ئەکەوتم ماڵەکەم لە ماڵ ناچوو بەڵکو ژوورێکی بچکۆلانەی بەبێت تەوالێت بوو لە ئافرەتێکی پیرم گرتبوو بەکرێ هەموو بەیانێک زوو لە خەو هەڵەسا تاکو نوێژی بەیانی بکات پاشان لە دەرگاکەی ژوورەکەی منا دا ئەنیشت.